ئەم کاتە و هەموو کاتێکتان باش بیسەرانی ئازیز پۆتکاستی چاوک یەکەم پرۆژەی کوردی لەم جۆرەیە کە تێیدا وتوێژ و گفتوگۆی زانستی دەکرێت لەسەر بابەتی تەکنەلۆجیا و ئایتی، فیلم و دراما، هەروەها بابەت و ئامۆژگاری بەسوود بۆ بیسەرانمان باس دەکرێت. دەتوانن گوێگری پۆدکاستی چاوگ ببن لەسەر تۆڕی پۆدکاستی ئایتیونز، ساوندکڵاود، تونئین، هەروەها لە یوتوب، کە لە هەموو جۆرە سیستەمێکی کۆمپیوتەر و مۆبایلی هۆشمەند بەردەستە. لە کاتی هەبوونی پێشنیار و ڕەخنە دەتوانن بە هاشتاگی چاوگ یان چاوگ پۆدکاست لە تۆڕی تویتەر و فەیسبووک ئاگەدارمان بکەنەوە یاخود لە ماڵپەڕی پۆدکاست چاوگ دۆت ئۆرگ ئاگەدارمان بکەنەوە. ئەڵقەی چوارەم بە بەشداری هەر یەکە لە بەڕێزان زەندی حوسێن، عەلی میرۆ، بڕا عوسمان و ئارەز نووری و بەندە ئاسۆ هاشم لەگەڵتان دەبین. بە میوانداری کاک سیا نەریمە. فەرموون بۆ ئەڵقەی چوارەمی پۆدکاستی چاو. لە بڕگەی یەکەمدا هەواڵەکانمان هەیە و بڕگەی یەکەمیشمان دەچێتە لای کاک بڕوا عوسمانەوە بە هەواڵی کاژمێر دەستی زیرەکی سامسۆنگ و گونجانی لەگەڵ ئایۆس فەرموو کاک بڕۆ. دەست خۆش کاک ئاسۆ من سەرتا سلااو لە گوێگرانی پۆتکاسی چاوک و هەموو زانستخوازێک هەواڵی یەکەمم بریتە لە کاتژمێری دەستی زیرەک سامسۆنگ گێر ئێسەکانی و کۆمپاتبلتی واتە گونجانی لەگەڵ ئایۆئێسی ئایفۆن دەنگۆیەکان نزیکی ساڵ و نیوێک زیاترە کە سامسۆنگ هەر دەڵێ ئێمە ئاپی خۆگونجاندنی گێر ئێس دادەنین بۆ بۆ ئەپستۆر و بۆ ئەوەی بەکارهێنەرانی ئایفۆنیش بتوانن کاتژمێرەکە زیرەکانی ئەمە لە دەستکەن بەڵام هەر بەس دەنگۆ بوو هەتاکو ئەو شەمەی هەفتەی پێشوو کە ئاپەکانی iOS دەرکرد سامسۆنگ بۆ هەردوو گێر ئێسی دوو گێر ئێسی سێ و و گێرفیتی دوو بۆ یەکەم جار بوو ئەویش گەشەپێدەران زۆر لێکدانەوەی زۆری بۆ دەکەن بە ئەرێنی و بەنەرێنیش بە ئەرێنی دەڵێن ئەوە یەکەم سامسۆنگ زیرەکەیەتی خۆیەتی لەبەرەوەی دەزانێ کاتژمێرە زیرەکانی ئەوانی ئەپل دروستی کردووە لە نرخدا زۆر زۆر گرانن بۆیە ئەوەی کە گێر ئێس هەم تایبەتمەندیان باشترە و هەم فلێکسەبڵن واتە زیاتر گونجاون و کە بگو بشگونجێن کەواتە ئەوە ئەوە ئەدڤانتجێکە بۆ سامسۆنگ و دیس ئەدڤانتجێکە بۆ ئەپڵ لەگەڵ ئەوەش دەڵێ دیس ئەدڤانتج بۆ لایەنی ئەپڵەوە ئەوەیە ئیدی مەسەلەن پێویست ناکە هیچی کە کە بەکارهێنەری ئایفۆن خەمی ئەوەی بێ کە بۆ چۆنەڵی ئەکسسوری واتە دیڤایزێکی وەکو گێر ئێسی کۆمپانیاکە ئەپل دروستی کە یا دروستینەکە ئەو هەیە دەتوانێت دەستشیکە تایبەتمەندەکانیشی ئەو دوایانی ئەوەی گێر ئێسی تایبەتمەندی زۆر ناوازەن ئەوەی کە بە IP680 سیستەمی ئەوەی دژە ئاو دژە تۆزە جی پی ئێسی لە ناوە، بارۆمیتەرە، سپیدۆمیتەرە ئەوەی کە خێرایی دەپێوێ، خەستەوەری قورسی و درێژی خەو بۆ وەرزشکردن هەنگاوەکانت دەپێوێ، پێوەری دڵ، پێوەری نێرڤس سترێس واتە قەلەقی، یوڤیلایت ئەوانەی هەموو هەیە تر کامێرای هەیە ئەپی زۆر ناوازەی هەیە شاشەیەکی 360 بە 360 هاتووە گەرای سریەکە و ئەوانی تریش کە زۆر کۆنن بەڵام لەگەڵ ئەم گونجاندنیاندا دواتە تازە بوونەتەوە 1960 گگابایت ڕامە و 4 گگابایت بورن ستۆرێجی هەیەوە تا بیرگەی ناوەکی پاتریەکی بەێزی هەیە و گونجاندنە مەسەلەن بازاڕی ئەپڵ بقۆزێتەوە بەڵێ من جیاوازی سعری سعاتە هۆشمەندەکانی ئەپڵ لەگەڵ ئایفۆن هێن زۆرە کە بتوانە مەسەرەن ئەوە بقۆزێتەوە زۆر زۆریشە نەکەر ینی وای لە هات بوو ئەو ناوی لە نابوو پلاتینیۆم ستیل و شتێکەوە بوو بە نزیکی هەزار دلار بوو هزار دلار بەرەو سەر و ئەوەی ستیلەکەی گۆڵدەکەی دەرچوو زۆر زۆر گرانتر ئەو کەستمەیت واتە بە تایبەتی دروست کرا بوو ئەوانەی بێتان ببوو ینی لەلایەن گەشە پێدەرانەوە تعلیق و ڕخنەیەکی زۆر زۆری بەرکەوت ئەوانە زۆر تاسیری هەبوو لەسەر تۆ پێ دوای ئەم جارە سامسۆ بتوانم ینی بۆ خۆ گونجاندنی ئەوەی مونافەسەیەکی تەواو بکات. دەتوانێت، بەس وەکو گوتم گەشەپێدەر دوو ڕایان هەیە ئێستا دەڵێ ئێستا بۆ نمونە کەسێک کە بیەوێ مەسن ئەوانەی شەیدای ئەو ئەو ساعاتانن ئەو کاژمێرانن دەبێت ئەو وەختا گەر پێشەوەی ئاپ و خۆگونجان نابا دەبوو ئیلا بەرەمەکانی سامسۆنگی هەبێت بەس ئێستا پێویست ناکە گەر ئایفۆنیشی هەبێ لە بابەتی SDR چیە؟ فەرموو کاک زەندی. بەڵێ کاکە زۆر سپاس پێشەکی سلاو و ڕێزمان هەیە بۆ گوێگرانی پۆدکاستی چاوک لە ئەڵلقەیەکی نوێ ئەمڕۆدا بابەتێکی کورتم بۆ ئامادەکردن یادارم سوودیە بێت بابەتەکەشمان SDR واتە های دینامیک ڕنج وێنەگرتن فۆرمان جەڕاوە بە کوردی هیوادارم واتایەکی تەواوی هەبێ وێنەگرتن بە ئاستی بەرزی دینامیکی لە دوای ساڵی دوو هەزارەوە گۆڕانکاری گرنگ لە بواری تەلەڤیزیۆندا ڕوویدا وەک وەزانین لە شاشەی قۆقز و چەماوە پاشان شاشەی تەختی ئێڵ سی دی و دوای ئەوە تەکنۆلۆجیای لید و دوای ئەوە سری دی و فۆر کەی و و ئێستاش ئەیتکەی و تا دەگەینە ئێس دی ئاڕ. نزیکەی شەش ساڵ لەمەوبەر تەلەفیزیۆنی تریدی کەوتە بازاڕ و سێ ساڵ لەمەوبەریش ئاڵترا ئیسدی یاخود فیرەکەی و ئێستاش ئەیتکەی بەڵام بینەران بە ئاسانی جیاوازی نێوان فول ئێسدی و فیرەکەی نابینن هەرچەندە پیکسلەکانی چوار قات باشترە هەنووکە کۆمپانیاکانی تەلەفیزیۆن سەرقاڵی تەکنۆلۆجیای ئێس دی ئاڕن لە بەرهەمە نوێیەکانیاندا، جگە لەوەش زۆربەتان کرداری SDR تان بینیوە لە کامیرەی مۆبایلەکانتاندا، واتە SDR واتە گرتنی چەند وێنەیەک و چنینیان و کردنیان بە یەک وێنەی SDR، ئەنجامەکەشی وێنەیەکمان دەداتێ لە بەشی جیاوازی ڕووناکی و تاریکایی وێنەکان، ئەو بەشەی SDR ئاسمانێکی سپیمان دەداتێ و بەشەکەی تری ئاسمانێکی شین، بە هەمان شێوە جیاوازیەکان بەو شێوەیە دەبینین لە تەلەفیزۆنەکان، لە نێوان تەلەفیزۆنێک پشتگیری. HDR بکات و ئەوەی تر نەیکات. کۆمپانیاکانی تەلەفزیۆن رێککەوتوون لەسەر ستاندارتێک بۆ ئەو تەلەفزیۆنانەی پشتگیری HDR ەکەن مارکێجیان لێ بدرێ بە ناوی، Ultra HD Premium، کۆنتراستی بەرز، کۆنتراستی بەرز، ئەمەمان وەرگێڕاوە بە کوردی واتە هاوپێیی بۆ پیشاندانی جیاوازی. هەر تەلەفزیۆنێک کە مارکەی، Ultra HD Premium، ی لەسەر بێ، هەڵگردبێت دەبێت ئەم تایبەتمەندیانە لە خۆ بگرێت. بەلانی کەمەوە ئەبێت بەرزترین ئاستی ڕووناکی بگاتە هەزار نیتس، نیتس یەکەیەکە بۆ بۆ پێوانەی ڕووناکی، وە نزمترینیشی سفر پۆینت سفر پێنج نیتس نزمترین ئاستی. هۆکاری دابەشبوونی ئەم ستاندارتە بۆ دوو بەش لەبەر ئەوەیە شاشەی لید ڕووناکیەکی بەرزی هەیە وە شاشەی ئۆلید ڕەشیەکی زیاتری هەیە بەمەش باشترین وێنەمان نمایشەکە. بکات. خاڵێکی گرنگی تر بۆ ئەوەی جۆرایەتی HDR ببینین دەبێت کەناڵەکەش یا فیلمەکانیش HDR بێت. ئامێری ئاڵتا HD بلوڕای پشتگیری HDR ەکەن، هەروەها نێتفلیکس پلانیان هەیە و لەوەی ئێستا کردبێتیان لە ئایندەیەکی نزیکا بۆ پشتگیری HDR و بۆ ئەوەی بتوانین کە لە نێتەوە سوود لەم خزمەتگوزارییە وەربگرین، پێویستیمان بە هێڵێکی ئینتەرنێتی خێرا بێت کە خێرایەکەی بە لای کەمەوە بێت لە هەژدە میگابیت کەمتر نەبێت. ئەمە کورتەباسێک بوو لەسەر SDR، هیوادارم کەمێک زانیاریمان گەیاندبێت بە گوێگرانی پۆدکاستەکەمان. هاوڕێیان ئەگەر ئێوەش پرسیارێکتان هەبێت و بتوانین لەگەڵمان بن. دەست خۆش. دەست خۆش. دەست خۆش بێت. دەست خۆش بە سپاس هاوڕێیان. ئێستا لە هەواڵێکی ترماندا کاک بڕوا عوسمان بابەتێکی هەیە لەسەر کە یەکەم چێشخانەی زیرەکی KFC لە چین فەرموو کاک بڕوا. بەڵێ لەو هەواڵەیان باس لە یەکەم جێستخانەی زیرەکی KFC دەکەم لە بەیژینگی شاری چین کە خزمەت خواردنی خزمەت بە کڕیارەکانی دەکات لە ڕێگەی ناسینەوەی دەم و چاوەوە واتە کە تۆ کە دەچیتە ژوورەوە بۆ ئەو کە خز نەخۆشخان ببورن چێشخانەی کە ئێفسیە لەوێ یەکەم شت ئامێرێکی وەکو بڵێی ئەوانەی کە درێژی دەپێوێت لەوێ دانراوە بە شاشەیەکی گەوراوە دەتوانیت بچیتە بەردەمی و لە ماوەی چەند چرکەیەکدا فەیس ڕیکگنیشن واتە دەموچاوت دەناسێتەوە دەیخوێنێتەوە پاشان پێت دەڵێت کە تۆ بەپێی تەمەنت و بەپێی موود واتە جەوت ئەو دۆخی خۆت کە تێیدای چ خواردنەک لێوە دەوێت ئەو کەیفسی لەگەڵ بایدوو دەستیان کردووە بەو پڕۆژەیە بایدوو کە مەکینەیەکی گەڕانی چینە کە زیاتر بە بە گووگڵی چین ناسراوە. لەگەڵ ئەو تەکنۆلۆژیایان دەست پێ کردووە بۆ وەرگرتنی ئۆردەری کڕیارەکان. دەڵێن ئەوان لەلایەنی خۆیانەوە لە کێپسی دەڵێن ئەو زیرەکی دەستکردە واتە ئارتیفیشەڵ ئینتەڵیجەنس، سیستەمێک کە وا دەکات کە مێنوویەک دا بۆ کەسێک کە دێتە بەردەمی بە پێی تەمەن و مۆدی واتا بۆ نموونە کەسێک کڕیارێکی نێر پیاو لە سەرەتا لە تەمەنی سەرەتاکانی بیست دا بە مود واتا بە جێیەکی نۆرماڵەوە یەکەم ئۆفەری کە پێشکەشی دەکرێ ژەمێکی هەمبەرگری واتا لە فری مریشکی کریسپی واتە ئەوەی وەکو وەکو برژاو وایە لەگەڵ مریشکی لەگەڵ ڕانی مریشک با ڕانی مریشک و کۆلا بەڵام کڕیارێکی مێ واتە ژن لە تەمەنی پەنجاکانیدا وەکو گیراوەیەکی شیر وایە لەوێ دەیدەن لەگەڵ مۆزی قاشقاشکراویشدایە ئەوەی پێشکەش دەکرێت بۆ نانی بەیان کەواتە بەپێی بەپێی تەمەنەکان و بەپێی مۆدەکە ڕێکخراوە بەڵام ئەو کەسەی کە ڕیپۆرتەکەی کردووە کەسێکی ئەوروپیە کە ڕیپۆرتەکەی کردووە ئەگەر خۆشی تاقی کردۆتەوە. دەڵێ کە من چوومەتە بەر دەمی وەکو فیمێڵ منی خوێندەوە ئەوەیان ڕاست بوو کە یانی ئەوەیش ناڕاستە لە سەرەت حسیەکان دەخوێنرێتەوە ئەوەیانی هەڵە بووە ئەو لە سەرەتای بیستەکان ئەتوێتە دە ساڵێکی بۆ و دواخست هەمبەرگرێکی مریشکی پێشکەش کردووە. دەڵێ هەرچەند زۆرم حەز لێ نەبوو لەو جەمژەمە، بەڵام دەکرا بڵێم حەزیشم لێ نەبێ، دوایم لێ بکەم. لەگەڵ ئەوەش دەڵێ من هەر ویستم بۆی زیاتر ریڤیوێک بدەم، پێویستم بەوە بوو کە کەسێک لە خۆیان بێدار بکاتەوە، کەسێکی خۆیان هات تاقی کردەوە، وتی ئیشی زۆر بەڕاستی نەدەن. قادر گەشتەوە ئەنجامێک کە ڕاستە ئەو سیستەمەکە هەیە و شتێکی وایان دروست کردووە بەڵام ئەنجامەکانی زۆر دەقیق و ڕاست نین لە ئێستادا هەر بۆیە بەڕێوبەری KFC ئەو کەسەی لەوێ ژاو لی ناوی ئەو کەسە بوو کە لە بەڕێوبەری KFC ەکانی بەیژینگە کوتی ڕاستە لە ئێستادا بە تەواوی دەقیق نییە بەڵام ئێمە ئەو پڕۆژەیە یانی ئەناونسی دەکەین دوای دەکەینەوە بۆ پێنج هەزار یەکەی بەڵێ بەڵێ هیچ گەشبین نیمە پێ هیچ باشە بەڕێت و سوودیام سیستەمە چییە؟ وەڵی سوودەکەی ئەوەیە سە زۆر کەس دەچێت ینی دادەنیشە لە نەکەر لێ KFC لە ڕێستوراتەکە ینی نازانێت چ بخوا ئەو هەموو مێنوی لەبەردەوە مەسەن دەست خۆشی لەکەم بۆ سپاس کاک زەندی دەست خۆش کاک بڕوا کاک زەندی فەرم و لەگەڵ بابەتی دومت لەسەر وێبگەری ئۆپرا فەرم زۆر سپاس لە بابەتێکی ئەمڕۆ لە کورد لە هەوا حاڵێکا کە دوێنێ کۆمپانیای ئۆپرا سفر لە بڵی کردەوە خۆشانێکی نوێی وێبگەڕی ئۆپرا گەر بۆی کە جۆگران لایەن ئاسان بە داکتێوانەی کە نوێن لە بواری کۆمپیوتەرەوانەیە حەزم کرد لێرە ئاماژە بە فەرهەنگی ئایتی زانستەروەران کەم لەگەڵ فەرهەنگی دیکتیۆ هەیە لە کوردایتی گروپ ئەو دوو فەرهەنگەمانە ئەگەر ئێوەش فەرهەنگێکی ترتان بەلاوە بێتوان دای باسیکەن ئێمە بەپێی ئەو فەرهەنگانە هەنێ وشەی ئایتیوانەمان وەرگێڕاوە لە کۆنە ڕێکەوتین لەوان لەلایەن خەڵکی پسپۆڕ و زۆر پرس بە زۆر کەس کەسی شارەزا کراوە لە بواری زمانە هیوادارم ئەو فەرنگانە گرنگی پێ بدرێ خەڵکیش بتوانن بۆی بتوان سەردانی فەرەنگەکان بکەن بۆی بتوان تێبگەن لە بابەتەکان کە باسی ئۆپراکەم ئۆپرا لەوانەیە زۆر کەس ناوی نەبیست پێ بەرنامەیەک کە ئەویش وەکو ئینتەر بۆ بەکارهێنانی ئینتەرنێتە وەکو گوگل کرۆم و ئینتەرنێت ئەکسپلورەر و فایرفۆکس ئەوانی تر جا ئەوەی کە کە ئەم ئەم بابەتەم بۆیە هەڵبژارد اه، و ڕەنگارێکی زۆر سەیران کردووە کۆمپانیا ئۆپرا سوفتێری نەرزی وەشانێکی نوێی وەبگەڕی ئۆپرای وەشان بەنای Opera Neon، ئەم وەشانە بۆ هەردوو سیستەمی ماک و ویندۆزە و لەسەر هەمان ماتۆڕی کرۆمیومی گووگڵ کرۆم داڕێژراوە، بەڵام کردارێکی زۆری هەیە و زۆر تایبەتە و نوێ و زۆر جیاوازە لە وێبگەڕەکانی تر. جان ستاندال لە لێدوانێکیدا بۆ میدیاکان وتی، ئەم وەشانە بە بۆنەی تێپەڕبوونی بیست ساڵ بەسەر وێبگەڕی ئۆپرایە و هەوڵ و کاتێکی زۆر زۆرمان تەرخان کردووە بۆ ئەوەی ڕکارێکی نوێیە و چاوەڕێکەین کە بەکارهێنان ڕا و بۆچوون و پێشنیارەکانیان بنێرن و و دوای ئەوە گۆڕانکاری تری تیاکرێت بەپێی ئەو فیدباکانەی کە خەڵک بۆیانە نێرێ گۆڕانکاری تیاکەن بۆ ئەم بەهارە لەگەڵ وەشانی فەرمی ئۆپرا تێکەڵ کێشەکرێت وەشانێکی زۆر پڕکردار و زۆر کرداری جیازی هەیە تۆزە بە کورتی باسی کردارەکانێکەماتە فەنکشنەکانی پەڕەی دەستپێکی کەیکەینەوە هەمان وێنەی ڕومێزی کۆمپیوتەرەکەی خۆت دەبینی هەمان ئەوە بینی لەوەکو پاش بنەمایەک دیارە بەڵام لەگەڵەوەشە ئەو کردارانی وە گەڕەکەشە بینی کە کاران پێکەی لە لای دووەم تۆڵ ئامرازێکی لە خۆگرت تۆ لە لای چەپەوە لەوێ ئایکۆنەکێ بۆ لێدانی ڤیددیو ئایکۆن بە کوردی وێنەچکە و هەروەها هی وێنە ئایکۆنەشی ترێ وێنە وێنەکان داگرتن و ڕێخستنیان لێ ئەتوانی هەروەها شوێنی داگرتن ئەو شتانی کە لە ڕێگەی ئینتەرنێتەوە دایانەگری بە هەمان شێوە هەر لە لای چەپەوە توانی ئەویش داگرتنەکانت لەو شوێنەی هەڵیانەگری و گۆڕانکاریان تێ بکەیت و هەروەها ئەتوانی وێنەی شاشەکەش بگری لەوێ یا بەشێکی شاشەکەت هەر لەو بەشەیە لەو بەشەیە هەڵی بگری باسی هەروەها کردارێکی تری بازدەر لەواتە تاپ تاپێک لەسەر و لە ئامرازێک لە لای ڕاستی وێبگەڕەکەوەیە پەنجەرەیەکی ئاسانکاری ئاسانکاری بۆ کات بۆ جیاکردنەوەی تاڤەکانی تر بازدەرەکانی تر سیستەمێکی زیرەکیش هەڵە سێ بە هەڵبژاردنی ئەو بازدەرانی کە زۆریان کەیتەوە ینی ئەو سایتانەی کە زۆر سەردانیان نەکەیتەوە ئەو ڕیزبەندیانەکات بە پێی ئەوەی کە کامیان زۆرەکەیتەوە ڕیزیانەکان ئەوە لەسەر و بۆشایەکی گەڕانی هەیە کە پشتگیری باشترین گەڕۆکەکانی وەکو گوگڵ و بینگ و یاهوەکات و هەروەها هەندێک کرداری تری لە خۆ گرتووە بەڕاستی وێبگەڕێکی جیاوازە و بیرەکەیەکی نوێ و شانی ئەوە تاقیکەنەوە هێوادارمەوانەی کە جوان لەم ئەڵلقەیەمانە بێ تاقیبکەنەوە ئەتان ڕاو بەسنی خۆشیان بنێرن بۆ کۆمپانیاکە بۆی گۆڕانکاری تیا بکەن ئەمە بوو ئەم کورتە هەواڵەمان ئیتر ئەگەر پرسیارێ هەر شتێکتان هەبێت لە خزمەتتان وەڵامدانەوەی دەست خۆش کاک زەندی بەڕاستی جێگەی خۆشحاڵی ئەگەر ئۆپرا بەو شێوەیە بێتە ناو نافسۆ هەموو ماسپاتە جوانەی هەبێت ئێساگە برادران پرسیارێک یاخود ئیزافەیەکیان هەبێ وە سەقسەکانی کاک زەندی فەرمون دەست خۆش کاک زەندی منیش زۆر لە قەدیمەوە ئەوەی کە تۆ باسەکەی لە ڕاستیا یەکەم جار زۆرترین لە مۆبایلەکانە بەکارهات لەبەرەوەی سیستەمێکی کۆمپرسینگیان هێواتە پەستان ئەو پەستانە بە تابەتی بۆ وڵاتانێک کە هەژارن یا بۆ وڵاتانێک کە هێڵی ئینتەرنێت زۆر تیانەگرانە ئەو پەستانەی دروستە کرد بۆی کە کەمتر لەسەرام بکەوێت ئەو تەکنەلۆجیای هەبوو ئۆپرا لەبەرە ئۆپرامینی بەکارێنەرێکی یەکجار زۆری هەبوو بەڵام ئەم وەشانەی من باسم کردووە ئەمە وەشانی ڕومێزە بۆ دیسکتۆپە بە هەروەها بۆ ئەتوان تاقیشی بکەنەوە لە بەر شتێکی تۆزە سەیرە یعنی تۆ سەرەکەی کە ئەیکەیتەوە هەر لەسەر شاشەکەی خۆتە و شتە ئایکۆنەکان دیارە ینی شتێکی زۆر سەیرە شتێکی نوێ تر خۆشیانەڵێن زۆر زۆر نزیکەی ساڵێکە بێ زۆر هەوڵیان داوەکە گۆڕانکارێکی تیا بکەن و شتێک بێتر نازانم بەڕاستی ئەوە شەکەێتە سەرێ بەکارێنەران بزانێ وێبگەڕ چیە یا بۆ نمونە باسی گەڕۆکەکەین ئەوانەی گوگل کە بە دوایە گەڕ یا باس بەڵێ. سێستا کرد بازدەر بازدەر ئەو تابانەیە کە تۆ کە کاتێ وێبگەڕەکە دەکەیتەوە کرتەیەکەکەی پەنجەرێکی نوێ کرێتەوە ئەوە و لە اه، تابی پێڵەن بە ئینگلیزی ئەمە کردومانە بە کوردی پێڵن بازدەر یعنی باز دەدەی بۆ بۆ لاپەڕەیەکی تر ڕاستە جا ئەوانە ڕاستی پێویستە ئەو کەسانی کە حەزیان بە ئایتیە و خۆم ئەبێ وشەیەکی نزیک بۆ هەڵبژێرم یا فارانی ئۆکسفۆرد بمەیە لە ماڵەوە یا ناچارین بینگلیزیەکەی بەکاربێنین ڕاستە زۆر باشە دەستان خۆش برادران ئەگەر هیچ قسەیەکی ترمان نەبێت لەسەر ئەم بابەتی وێبگەری وەپرا دەچینەوە لای کاک عەلی میرۆ بە بابەتی زیرەکی سیستەمی لێخڕینی خۆدکارانەی ئۆتۆمبیل کاک عەلی لەگەڵمانی بەڵێ سپاس لە کوتاواڵی دوم دەمەوێت باس لە زیرەکترین سیستەمی لێخوری خودکارانی ئۆتۆمبیل بکەم کە هەروەک دەزانین و لە زنجەکان پێشتریش باسمان کردووە کۆمپانیەکانی ئۆتۆمبیل زۆر گرنگی بەم سیستم ئەو دەدەن و دەیانەوەیە تاکو پێ یان دە ساڵی تر هیچ شوفرێک یا بۆنمونە مرۆڤ نەتوانێنی شوفری نەکاتن بۆمونە تۆ بەس هەر سواری ئۆتۆمبیلەکەت ببی و ئەو شوێنێک کە پێویستە پێ بڵێ و خۆی بجوڵێت و خۆی ڕاگرێت و خۆی هەموو شت بکاتن و ئێستاش کۆمپانیای ئەنڤیدیا لە نوێترین تەکنۆلژیدا توانیت سیستەمێکی لێخوڕنی خودکارانە واتە سەر درایب بۆ ئۆتۆمبیل دروست بکات کە لە تاقیکردنەوەکانی ئەڵمانیا کە یەکێ لە گرنگترین تاقیکردنەوەکان لەوێ ئەنجام دەدرێتن پلە یەکەمی بەدەست هێنا شتێکی سیر ئەمەیە کە مرۆڤ لەم تاقیکردنەوەدا پلەی دومی بەدەست هێناوە واتە ئەم دروستکراوە وەتام سیستەمە سەر درایبە لە مشکی مرۆڤ زیرەکتر دەرچووە بۆ لێخوڕێنی ئۆتۆمبیل و پرسنتێجی واتە دەرسەدی خەتای زۆر زۆر کەمترە لە مرۆڤ و منکە لە تێسەکان دەبینیم زۆر بە دقەت دروستیان کردبوو کامیرەیەکی لە پێش ئۆتۆمبیل چەندین سنسەریان دادەنا ئەوە لە ژوورەوەی ئۆتۆمبیلکە دەتوانین لە ڕونمایەکە سەیری بکەیت کە چۆن ئەم سیستەمە ئەم سێسەرانە دەتوانن ئۆتۆمبیلەکان یان خۆت هەر شخصێکی کە لە ناو جادە دێت و دەڕوات دەتێک بکەن ینی زۆر بە ئاسانی و زۆر بە جوانی و ڕێکوپێکی ئەم شتانیان سیارەکان و ئەو کەسانێک کە ناو جادەدا بوون زۆر بە جوانی دەتێکیان دەکرد و ئەوەش بە هۆی ئەوەی کە هەر لە دوای ئەوەی کە کۆمپانیاکە ئەم سیستەمەی ڕاگەیاند هەردوو کۆمپانیای گەورەی ناو ئۆتۆمبێل وتە کۆمپانیای ئاودی و کۆمپانیای مێرسدس بێنز کارکردنیان لەگەڵ ئەم کۆمپانیا بەکارهێنا ڕاگەیاند تا لە ئایندەدا بتوانن ئەم تەکنۆلۆژیا بۆ ناو ئۆتۆمبێلەکانیان بەکاربەرن چونکە ئەوانیش زۆر زۆر گرنگی بەم سیستەمە دەدەن و پێش ئەم پێش ئەم کۆمپانیایە خۆیان توانیوانە چەندین سیستەمی سێپراک دروست بکەن بەڵام هیچیان وەک هی کۆمپانیای ئینڤیدیا زیرەک نەبووە و هەروەها لە پێشانگای سیئس 2017 کۆمپانیای ئاودی لە دوو لە ئۆتۆمبیلەکانی ئەم سیستەمەی بەکارهێناوە و زۆری سەرکەوتوو بووە سپاس. دەست خۆش بێت کاک علی میرۆ بەڕاستی ئەو بابەتە بابەتێکی خۆشە من لەسەر قسەکانی جارەکەی ترمان لاڵتەکانی ڕابردووی پۆتکاسی چاوت بە دوانێک ڤیدیۆدا گەڕام دەبارەی ئەو خۆکارەکەی تێسلۆوە تێسلاوە بەڕاستی ینی توانایەکی زۆر زۆر عەجیبی هەیە ینی ڕێکخستن ینی لە ڤیددیوەکیاندا ئەو ئۆتۆمبیلە لە کارەساتێک نەجات دەدا کە بەڕاستی لەانەیە سەرنیش گیانە دەستدا بە بەڕاستی ئەویان زۆر عزیبە من بۆ خۆم زۆر بۆ شتوفێری خۆتکارە چۆن دەڵێ معجبم و جێی چۆن دەڵێی شتێکی سوپرایزیش نییە بۆ من ئەگەر لە مرۆڤ ئاقڵتر بێت چونکە بۆ خۆمان زۆرمان دەبینین لەگەڵ ڕێزمان بۆ بیسەران و بۆ هاوڕێیانم کە لێرانن ینی شێوازی لێخڕین و ئۆتۆمبیل کە مرۆڤ دەیکا بە چ شێوەیەک خراپە یاخود بە چ شێوەیەک مای مەترسیە هەم بۆ خۆی و هەم بۆ دەوروبەرەکەشی دەستت خۆش بێ کاک عەلی میرۆ ئەگەڵ هاوڕێیانە شتێکیان هەبێ زیادی بکەن بۆ سەر قسەکانی کاکە فەرموو. ئێستا زۆر زۆر بوون ئەو ئەو سیارە لە خودکارانە هەمووی هەرێکە و هەر کۆمپانیا و ناوایکی دروست کردو ڤالڤۆ و توێتا و ئیدی سیار ئەمریکانەوە هیچ تێسلا و فۆرت خەریکە و مارسیتس و مارسیج لەو دوایانە شتێکی زۆر جوان دروستکە هەمویان خەریکن ئەنێ ئیدی داهاتوو هەرەوەیە گۆڕا بەس ئێستا ئەم کۆمپانیا پلە یەکەوە بەدەستێنا یعنی زیرەکترینە لە هەمووە ئێستا کۆمپانیای پێنج هەروە گوتم پێشتر خۆی ئەم کارای دەکرد بەڵام ئێستا کارەکەی دەستی لێ شوشتەوە ئێستا لەگەڵ ئەم کۆمپانیا دەوێت کار بکاتن و دەوێت ئەم سیستەمە لە ناو ئۆتۆمبیلەکان خۆ دە بەکار بێنێت یعنی ئەوەندە سیستەمەکە سەرکەوتووە کە کۆمپانیەک وەکو بێز خۆی لە کارەکانی ئەنجام نەداتن و یعنی سیقەی بە کارەکانی خۆی نەبێت و بڕوان لەگەڵ ئەم کۆمپانیایە گرێ بەس ئەنجام بدا دەستان خۆش بێ ئێستاش ئەگەر هیچ پێشنارێک یا قسەیەکتان نەبێت پرسیارێکتان نەبێت دەستێن لای بڕگەیەکی تری پۆست قەی چوارمی پۆتکاستی چاو زۆر باشە لە بڕگەی دووەمی پۆدکاستی چاوگدا بڕگەی بابەت و ئامۆژگاریە ئەو بەشە تایبەتە بە بابەتی ئامادەکراو و ڕونکردنەوەی تەکنەلۆژیا و زانستی لەگەڵ ئامۆژگاری بەسود بۆ کێشە باوەکانی کۆمەڵگە هەروەها بۆ پێشنیارکردنی هەندێک بەرنامە یاخود ئەو شتانەی کە تازەن بۆی وەک ئامۆژگارێک بۆ لایفی سەری کورد ئاشنا بێ کە چی تازە هەیە لە بڕگە یەکەماندا کاک بڕوا عوسمان دا فەرمێ لە سەر بابەتی سوودی وایفای دایرێک چۆیە و چیە و چۆن کار دەکات فەرموو کاک بڕوا هەواڵی من ئەم جاریان لە بەشی هەواڵ و ئامۆژگاری وایفای دایرێکتە دەمێ باسێکی کورتی بکەم کە وایفای دایرێکت چییە و سوودەکانی چین وایفای دایرێکت سەرەتا بە وایفای P2P ناوی هێنرا ستا وەکو وایف ستانداردێکی ڕێگەدانی پەیوەندی گرتنە بە شێوەیەکی ئاسان بەبێ ئەوەی پێویست کە ئەکسس پوینت هەبێ وایلس ئەکسس پوینت هەبێ بەکارێنانەکانی بە شێوەی ئێستا بڵسۆر زۆ بڵاو بۆتەوە لە 2011 بۆ سمارتفۆنەکان هات لە وەختەوە بەردەست بووە هەرچەندە گالاکسی ئێس گالاکسی سامسۆن گالاکسی ئێس دوو شێوازێکی وەکو ئەوی هەبوو تەکنیکێکی هەبوو بەڵام لە دوایەوە هەمویان بچوونە بەکارێنەری وایفای دایرێکتەوە گرینگەکانی بە تایبەتی لە سمارتفۆنەکانە دەمێ باسیکەم کە جێگای بلوتوزی گرتوتەوە بە شێوێکی سەرەکی بلوتوز هەر بەکارهێنانێکی وەکو بڵێ بە شتێکی زیادەیە ئێستا بەتایبەتی لە مۆبایلانێ سەر بەر وای فای دایرێکتەکە خێرایەکی زۆر زۆر زیاتر و مەوداشی زیاتر بلوتوزەکە نزیکی بە نزیکەی 6 مەترە بەڵام ببوورە دە مەترە بەڵام وای فای دایرێکتەکە 6 مەترە لە مەودای 6 مەترەوە دەتوانین پەیوەندی بگری ئەوە گرنگی گرهینێکێتی بێکێک لە باشەکانیەتی چۆن ئیش دەکا بیرۆکەی ئەوای فایدایرێک دەوەیە کە ئاسانەوە تارەوە لە بەرەوەش واڵاوەتەوە ئاسانە ئیش پێکردنی بۆ هەموو خزمەتەکان دەبێت هەرکە تۆ وەتا هەرکە کلیک و پلی وایە لەسەر و بیرۆکەیە بە شێوەیەکی ئاسایی لە تیڤەکان بلو بەو دوایانە LG و سۆنیش دەستیان داوەتێ جێگایەوەی گرتوتەوە ئەو ئەوە ئەو من بەستم لەوە بوو کە لە یەکەمەکەی کە کاتی خۆی کە مۆبایل هات ئایار هەبوو ئایار واتە ئینفراێت دەبوو مۆبایلەکە بەش ئەو شوێنەی بە تایبەتی شوێنەکە یارەکەی لێ بەیەکەوە بنووسێنرێنە تا شتێک دەگواستەوە وێنەیەکی یەک مێگابایتی لەوانەیە پێنج دەقەی پێویست بووە ئەگەر هەڵە نەبم ئاو لە دوای و بلوتوز بلوتوزیش ئیتر لە ڤێرژنەکانەوە دەست پێ کرد لە سەرەتاکانەوە مە و دایکەم و خێرایکەم و هەتا ئێستا بلوتوز 4.0 بەڵام هەر نەگەشتا و پلەی کە وایفای دایرێکتەکە دەتوانێت بەدەستی بێنێ لەبەرەوە گرنگی کە ئەکسس پوینتی نییە واتە تۆ دەتوانانی مەرج نییە تەنها لە بینی سمارتفۆنی ئەندرۆید و ئەندرۆید بێت وایفای دایرەکتەکە لەوە زیاترە دەتوانین بۆ لە بینی iOS و ئەندرۆیدیش تۆ ترانسفەری پەڕگە و وێنە و شتەکانت بکەیت ئەوە بوو بابەتەکەی من زیاتریش مەبەستم لێ بۆیە باسم کرد بۆ ئەو تەکنۆلۆژیانەی دواتر کە دێن ئێستا پێشبڕکەیە لەسەر شێوازی گواستنەوەکان وای فایدارێکتیش لەوانەیە بچێتە ڕاستیەکەی لێی دڵنیانیم هەمان سیستەمی بلوتوزیان نا بەڵام ئەکسس پوینتی پێویستە و بەس بۆ ناوخۆی ئەپلشۆک زۆربەی شتەکانی خۆی ئەپل هەر بۆ خۆی بەکاردێنێ نەک بۆ بۆ خێر بۆ خێری خەڵکی تر زۆر باشە دەست خۆش بێت جەماعەت ئەگەرێەوە زیادەیەکتان هەبێت بۆ قسەکانی کاک بڕا فەرموو کاک بڕوا پرسیارێکم هەبوو ئایا لە ڕووی سکیوریتی بلوتوز باشترە یاخود وایفای دایرەکت وایفای دایرەکت باشە بلوتوز لیکی زۆر بوو ینی لەبەرەوەی وەکو هین نییە بلوتوز هۆک بەکار نایەنێ ئەکسس پوینت و پرۆتۆکۆلی نییە واتە تۆ دەنها لە بینی ئەو دوو مۆبایلە کۆنێکشنێک دروست دەبێت و زانیارەکان دەڕۆن ماوەیەکی زیاترە بۆیە لیکی هەبوو بەڕاستی بەبیرم نییە چۆن ئەوەیان دەکرد تەکنیکی لیکردن و شتەکە بەڵام هەیبوو بەس وایفای دایرێک لەوەی نییە لەبەرەوەشە کە لە بینی مەسەرەن ئەندرۆید و ئایۆسەوە دەتوانانی بە ئاسانی شت بگوازیەوە دەست خۆش کاک بڕا کاک ئافرەت تەکنۆلۆجیەکانی بلوتوس و وابیدارێک جیاوازە زۆر جیاوازن لەکتری یەک نین بەڵێ دەزانم جیاوازە بەس خۆی ئەدروپ لەسەر چۆن دەڵێ بنچینەی بلوتوزە بەس وەک کاک بڕاز گوتی تایبەت بەخۆیت ینی بۆ ئەپڵە بەڵام خێرایەکەی چۆن دەڵێ وەک عرب دەڵێ فائقە ینی زۆر عجیبە خێرایی وافایدارێکتیش زۆر زۆر تۆ فلیمێکی خۆم بەکارم ناوە بەڵام ئێستا لە ئاخرین بێژنی بلوتوز ئۆزان بلوتوز پێنجە خێراەکەی دەنن زۆر زۆر زیاتر بووە لەگەڵ مەودای ڕێنجە کەشی زۆر درێژ بووە بەڵام هەر ناباتە شێست مەتر ڕۆزم نزیکای سی تا چل مەترە وایفای دایرێکت 250 مگابایتە لە سەکەندێکدا لەو مابەیە کە ئێمە کۆنێکسین پێکەوە ئەو کۆدانەیە کە مابینی بلوزی من بلوتوزی تۆ دەگۆدرێ بەنانۆ سێکندەرانی زۆر زۆر ینی هیچ کەسێک ناتوانێتن بێت مابنی ئێمە وەستی لینکەکەی مە ببێت وەکو وایفای ئینتەرنێتی چونکە لە وایفای ئینتەرنێت ئێستا ئێمە دەتوانین کۆنێک ببین بە هەندێک خەڵکیان بەڵام گرروپێک گرروپێک دز پیا بوو بۆم دزانە پۆلیسیان پۆلیس چوو بۆ نا ئەو مارکێتەوە کەوا دزی لێکرێ بەڵام ناندوان دزەکان بگرن دوجار بۆیان دەرکەوتوانە بە بلوتوس پەیوەندیان هەیە بەیەکەوە یەکتری ئاگادارەکان تەکنەلۆژیای بلوتوسیان بەکارێ نابوو وەرزی ڕاستە ئەخە کێشەی گەورەشی هەبوو نیانزانانی ئەگەنا بلوتوز یەکێک لە کێشە سەلامەتەکانی سکیورتەکانی ئیڤیس دراپینگ بووە تا گوێگرتن گوێگرتن مەبەستی لەوە نیە بەستی لە کاتێک کناردنی داتا و خوێندنەوەی داتاوانە بوو کەسێکتی سێم کەس دەیتوانی بزانێت چڕوو دەدا چ داتا نەی دەتوانانی دەستی پێوگا بەس دەیتوانانی بزانێت چڕوو دەدا زۆر باشە دەستان خۆش هاوڕان سپاس کاک بڕا بۆ بابەتە باشە ئێستاش کاک هەلی میرۆ بابەتی ڕادیۆ تلیسکۆپی فاست لەگەڵمانە کاک هادی میرۆ فەرموو بەڵێ باسی ئەمڕۆی من بەسەر لەم بەرگەیە تقریبان هەندێک باسێکی زانستی و بۆ کەسانە دەگونجی کە دەیانەوە بەدوای گردون هۆشتانە بگەڕێن باسەکەی من ئەبریتە لە لەسەر گەورەترین رادیۆ تلسکۆپە کە لەلایەن ولاتی چین دروستکراوە بە ناوی فاست کە کورتکراوەی 500 متر ئەپرچەر سپرکاڵ تلسکۆپە کە گەورەترین تلسکۆپە هەتا ئێستا لە لە زەویەوە دروست کرابتن لە ڕووی قەبارەوە فاست گەورەترین رادیو تلسکۆپە بە جۆرێک تیرەی بریتە لە 500 متر واتە سی یاریگای تۆپی پێی تێدا جێ دەبێت و 4450 پانێڵی یازدەمەتی تێدا بەکارهێنراوە کە تیشکی رادیۆی پەش دەکاتەوە بۆ وەرگرە سیتەنیەکەی کەواتە بۆ نمونە ئێستا ئەگەر ئێمە سەیری وەرگرەکانی ئەو دیشانەی لەسەر بانمان تەماشای بکەین خۆی دیشەکەمان زۆر زۆر دو مەتر بێتن لەگەڵ ئەرمبیە کە کێشەکەی لەوانە نیو کیلۆ بێ یان کەمتر بەڵام ئێستا ئەگەر سیرێکی بکەن بەراورد بکەین تەنیا 4450 پانێل بەکارێنا بۆ تەواوکردنی ئەم دیشە کە هەر پانێڵێک 11 مەترە و ئەو وەرگیرەی کە تیشکەکان دەشێناوی وەک LMB وایە کێشەکەی سی تەنە یعنی زۆر گەورەیە پرۆژەکە لە ساڵی 2011 دەستی پێکرد لە باشووری چین لە گوێژا و و لە مانگی نۆی 2016 کۆتایی پێ هات بە گوێرەی زانیارەکان زیاتر لە 9000 کەس بۆ دروستکردنی کاریان کردووە کەمەش ڕژێکی زۆرە لە نەفەر بۆ دروستکردنی پرۆژێک و بری پارەی تێچوو تەنها بۆ پرۆژەکە بریتی بوو لە 180 میلیۆن دلار کە بجێکی زۆرە مەبەست لە دروستکردنی فاس چییە؟ هێزیان تەلەسکۆپە ئەوەندە زۆرە کە ناو نرا بە چاوی بەهشت کە هەتا ئێستا هیچ رادیو تەلەسکۆپی نەتوانیا ئەم هێزای هەبێت و ئەو سیگنالن کە زۆر دوورن دەتێک دوکە ئەستیان پێ بکە کە لە توانیدایە حەز بە تیشکە کارەموگناتیسیەکان بکات لە گالاکسیەک واتە گەلە ئەستێرەیەک کە هەزار و سێ سەد و پەنجا و دوو ساڵی ڕووناکی لێمانەوە دوورە کە ئەمەش دووریەکی زۆر زۆر زیادە هەتا ئێستا کەس نەتوانێت ئەم شتە بکات زانایانی وڵاتی چین دەڵێن بەهۆی ئەم ڕێدو تەلسکۆپە ئێمە دەتوانین دەنگی دوورترین شوێنە شوێنەکانی ناو بۆشەی ئاسمان ببیستین خۆ بزان چی دەگوزرێت لە ناو بۆشەی ئاسماندا و ئەم تەلەسکۆبە بەکار دەهێنن بۆ لێکۆلینەوە لە گەلەک لە گەلە ئەستێرەی رێگای شیری کە هی خۆمانە و گەلە ئەستێرەکانی تر کە هەتا ئێستا هیچ وڵاتێک یاخود هیچ تەلەسکۆبێکی تر نەتوانیە ئەم کارە ئەنجام بداتن و مەبەست لە رادیو تەلەسکۆب ئەوەیە کە تەنیا هەست بە دەنگ دەکاتن بۆ نموونە ئێمە تەلەسکۆپی ترمان هەیە بۆ نموونە تەلەسکۆپی کێپلەر و تەلەسکۆپی هابڵمان هەیە کە ئەوان وێنەمان بۆ دەگوازنەوە بەڵام ئەمە رادیو تەلەسکۆپە بەبەس لە رادیو تەلەسکۆپیش تەنیا ئەوەیە کە هەست بە ئەو ڤەیڤانێکە کە بەس دەنگ واتە بە ڕسم یاخود بە ڤیددیو شتانەمان پیشان ناداتن وەک تەلەسکۆپەکانی هابڵ و کێپلەر و چەند تەلەسکۆپی ترمان هەیە هەروە ئەگەر لە بیرتان بێت لە زنجیرەی دووەم باسی هێزەکانی کەشکردنم کرد کە شتێکی نوێ بوون کارێکی تری ئەم تەلەسکۆپە بەدواداچوونە بۆ ئەم شەپۆڵانە لەگەڵ لێکۆڵین لەسەر مادەی ڕەش کە ئەگەر پێویست بوو باسێکی پێ دەکەین مادەی ڕەش مادێکی زۆر زۆر گرنگە لە گردوندا هەیە و زۆر زۆر پێویستە بۆ ئەو هەسارەکان و ئەو شتانی کە ناو گردوندا هەن بە گشتی ئەگەر بە گشتی ئەمە هەنگاوێکی زۆر گرینگ دەبێت بۆمان تاوەکو گەشتێکی نوێ دەست پێ بکەین بەناو بۆشای ئاسماند و ئاسماندا و شتەکانی ناوی زیاتر بناسین و زانایان ئەوەیان بیرکردوتەوە کە تا 20 یاخود سی ساڵی تر بەهۆی ئەم رادیۆەوە زۆر شتمان بەدەست دەکەوێت کە لە پێناوەوە لە ساڵی حەفتاکان یاخود لە ساڵی چل پەنجا بکانەوە ناسا یاخود هەر گروپێکی تری گردون بە دوای دادەگەڕێت و لەم کۆتایەنەش دەر چەندین ئەگەر خوێندە بتانەوە چەندین سیگنالی زۆر سەنجڕاکێش لە ئاسمانەوە بەرەو زەوی هاتوون و هەتا ئێستا کەس نازانێتن ئەم سیگنالە لە چێ هاتوون هەندێک دەڵان داوانەیە بنەوەرە ئاسمانیەکان بن بەڕاستی ئەوە زۆر بە چێژ بوو بەس ڕاستی هەتا ئاخیرەکەی کە ڕوونت نەکردەوە من وەم زانی هەر بە شێوەی کابڵ ئیش دەکات و وێنە دەگرێت خۆشحاڵ بووم وتم لەوانەیە لە چەند ساڵی داهاتوودا وێنەی زۆر جوانتری گەردوونمان بۆ بگرێت ڕێک ئەوەی کە هابڵ کردی وەڵای بەس درست دیارە اه، ئەمە بەس لە بۆ دەنگە چونکە ئێمە ناتوانین اه، وێنەی ڕسم اه، وەربگرین لەم دووریەوە چونکە ڕستەکە دەرناچن بەڵام لە ڕێگای دەنگەوە چونکە هێزەکانی بۆ نمونە رادیو وێبس ئینگلیس پێ دەڵێن رادیو وێزەکان بە خێرای ڕووناکی لەناو بۆ شای دێن و دەچن و ئێمە دەتوانین لە چەندەها کیلومتر یان چەندەها میلیۆن کیلومتر هەستیان پێ بکەین بەڵام لە ڕستم چونکە لەسەر هاوێنە و شتەکان ناو تەلسکۆبەکە ڕادەوەسێ ناتواندرێت زۆر دوور زانانیەکان بگوازیتەوە زۆر باشە دەم خۆش برادران کرمانستان زیادەیەکتان هەیە بۆ سەر قسەکانی کاک علی میرۆ نا دەست خۆش دەست خۆش کاگالی زۆر باشە ئێستاش بەڕێز کاک ئاراز نووریمان لەگەڵە کاک ئاراز نووری فەرموو بابەتەکەی خۆت باس بکە ڕاستیدا هەر کورتەیەک لەسەر مۆنۆ باسەکەم من مۆنۆ ناوی وەشانی دەوروبەری تۆرنێتە کە بە شێوی سەرچاوکراوە بۆ سیستەمی کارگێری لینوکس و هاوشێوەکانی بە پشتیوانی سیستەمی مایکرۆسۆفت ویندۆز لەگەڵ یا کە پشتیوانی سیستەمی مایکرۆسۆفتی شێکرد دروست بوو مۆنۆ پرۆژێ بوو کە لە سەرەتایە کۆمپانیای نۆڤڵ پشتیوانی مادیە کرد بۆی کە بتوانێ لەسەر پلات لەسەر سەرکۆیەکی سربەست ببێ هیچ بەستنەوەیەک لەسەر کۆم هەموو جۆرە پلاتفۆرمەکان بەرنامە داڕێژی پێ بکرێ لەمەوە کاتێک کە لەسەر و سیستەمانە وێنەسازی بەرەو پێش چوو پرۆژەی مۆنۆدیڤلۆپ هاتە پێشەوە کە بە ساماری ئینستودیۆ بەناوان ئەمەش دەوروبەرێکی پەرەپێدرانی مەکاڵایە وەشانە سەرەتایەکانی بەشێکی ئامرازی شار دیڤلۆپ بوو کە لەسەر مۆنۆ جیتیکەی جیتیکەی پەرەی پێدرا بوو لە سیفەتە باشەکانی مۆنۆ دیڤلۆپ ئەوەیە وکوتم سربەستە لە جۆری سەکۆواتە نەبەسراوەتەوە بە پلتفۆرمێکی تایبەتی لەسەر سیستەمەکانی ماکو لینوس و وەک مامەڵەکردن لەگەڵ دەق و وێنەسازی و ڕێکخستنی هەموو پرۆژەیەکە توانی کە لە ویژوال ستودیۆی مایکرۆسۆفت و دروستی کردنێ ئیمپۆرتی کات و بیخاتە سەر ستودیۆیەک سامەرین و لێوەی بەرنامە داڕژی بەردەوام بێ هەر ئەوە نەبوو ڕاستەکەی کە ویستم سەرنجی بەرنامە داڕێژن بۆ ئەم سیستمە ڕاکێشم ئەگەرچی لەم دواییانە مایکرۆسۆفت لە ڕێگەی یانەی یانە و فۆڕمەکانیەوانە ڤیژوال ستودیۆی دوو هەزار و پازدە ی بە خۆڕایی توانی بە هەموو ئامرازەکانی ئەڵتیمەیتەوانێ داگری تۆ زۆر سپاس بۆ ئێوە پرسیارێکدا هەبوو لە خزمەتەوە دەست خۆش کاک ئاراز سپاس هاوڕێیان شتێکتان قسەکانی کاگاراز نووری دەست خۆش کاک ئاراس شتێکی زۆر بەرست بوو بۆ ئەو کەسانێک کە حەزیان لە پرۆگرامی پێەیە بەس وابزانام لە کوردستان ئەم شتە شتان مایە بنمونە لە پەرەی بسێنێت چونکە زۆربەی ئەو گەنجانێک کە من دەبینم بە تایبەتی لە زانکۆ و کاتێک باسی پرۆگرامیان لەسەر دەکەم لەگەڵ دەکەم هیچ شتێک نازانن بۆ نموونە بەس دێن دەرسەکە دەخوێنن و دەڕۆن پرۆگرامی شتێک نییە کە تۆ مەسەەن ئەگە بەبێ هەڵدانی خۆت فێری ببی یان بە دەرس و شتەکان فێر ببی و ئەو شتەیە کە تۆش باست کرد زۆر زۆر پێویستە بۆ ئەو کەسانە کە دەیانەوێت بە دوای پرۆگرامیدا بڕۆ سەر خۆش بێ ئەگەر پێ و بڵێم کە بەرنامە دانیشتن ڕاستیەکەی یەک کەم ئارەزووە دووەمیشیان سەلیقەیە ئەگەر تۆ تێ بەرنامە داڕشتنی فێری وەکو زمانێکی قسەکردن ئەیبینوانێ ئەگەر تۆ حەزە لە زمانێ نەبێت چارە و نەوێت قەت فێری نابی بەڵام بەرنامە داڕشتن بەبێ ئەمڕۆکە بەبێ پشتیوانیکردنی فێربوونی زمانێکە چکە زمان هەموو بەرنامە داڕشتنەکانی ئەمڕۆ هەموو زمانەکان تقریبن هاوشێوەیان لێ هاتووە لەگەڵ هەنێ جیاوازی و هەنێ تایبەتمەندی کە هەرێکە و لە بوارێکە زیاتر خساون بەکارەچن ئەگینا لە زۆر سیفات یاوەکو یەک تۆ بەس لەسەر تەڕێزمانەکەی فێربی بەڵام ئەوەی کە سەریقەی هەیە بۆ بەرنامە داڕشتن پێویستی ڕاستی بۆ نییە کە تەواوی ڕێزمانەکە فێر بێت ئەمڕۆ ئەو دەوروبەرانە ڕێزمانەکە خۆیان فێر دەکەن کە پێت دەڵێ ئایتەلیسنت یانی تۆ ئەنووسی پرنت بۆ نموونە کەوانە ئەکەیتەوە خۆی بۆ تەنووسێت چ جۆرە پارامیتەرێک وەرەگرێ بۆ ناوی پارامیتەرەکانیشە پێ ئەڵێ واتە پێویست ناکات تۆ زمانەکە فێربی بەزە بێ بیر و هۆشێکی تایبەتی هەبێ کە شیاو بێ بۆی بتانی بەنامە داڕێژی مایکرۆسۆفت لە ڕێگەی فۆڕمەکانیەوە جۆرێکی وەشانێکی تایبەتی دەناوە بۆوانەی لە فۆڕمەوە دایمەزرێنن و هەموو سنوورەکانیشی لا بردووە لەسەرەوە تاکو خەڵک زیاتر بێتە پێشەوە مایکرۆسۆفتیش لەم ڕۆوە هەنگاوێکی باشی ناوەبووی کە بەرەو سەرچاوە کراوە بڕواوە و سی شاپی کردەوە سەرچاوە کراوە لە سەرگیت هەبدایناوە لەلایەکەوە ویژوال ستودیو کۆدی دە دانا پار وا بۆ دوو ساڵە چێ کە بەڕاستی ئەویش جێگایەکی وای کردوێتەوە توانم بڵم بۆ مایکرۆسۆفت شتێکی زۆر زۆر ئیجابی بوو کە خەڵک زیاتر ڕووی تێکەن و مەبەست لە بەرنامەدا ڕێژانە کە بەرنامە بە ویژوال ستودیو بە ویژوال ستودیو کۆدەکەی داڕێژن بێژگە لەوەی کە سەکۆی دۆتنێتی لەسەر پلتفۆرمی لینوکس بڵاوکردەوە هەر ئەمساڵ ئەویش لەسەر گیت هەب دایناوە خۆڕاییە توانی دایبەزین لە کوردستان شوێنێکی نییە کە تۆ وەکو ئەکادیمیایەک یاخۆ وەکو کۆمپانیایەک ئەندازیارەکانەوانی کە لە زانکۆکان تەخەڕوجەکەن لێو پسپۆری تیا بنوێن و بتوانن جێ دەستی خۆیان بگرن بەڵکو کۆمەڵێک خەڵکی تاکە کەسەیە کە کۆمپانیای دروست کردووە بەرنمەدا ڕێژێ یاخود شەریکاتە گەورەکان هەم لە دەرەوەی کڕن کە پێویستیان بەوە نەکردووە شڵا لە هاتووە ئەگەر ئێوەش ئارەزوتان بێ ئەوەیەتە کوردستانە و بڵاوە بێتەوە زۆر سپاس بۆ جێگرتنتان سپاس بۆ توشکرد دەست خۆش ئەمە سەبەکەی دوو شتە یەکەم ئەوەی کە ئەو شوێنێکی وەکو گوگل کە زمانی چی دانا یاخود فەیسبوک کە سکرپت سازیکی تایبەتی دانێ پلتفۆرمێ بۆ خۆی دانێ بۆ ئەوەیە کە پشتیوانی هیچ شوێنێکی تر نەبێ بۆ نمونە مایکرۆسۆفت سیشار لە دژایەتی جاڤات هێنایە پێشەوە کە تۆ سی شارپ زانی جاڤاش ئەزانی بۆ بە پێچەوانەوە بێگومان کۆمەڵێک جیاوازیەر هەیە بێ لەوەی کە سەر پلتفۆرمەکان ئەبێ ئاگایاری بی بەڵام ئەو ئەوانەی کە زمانی تازە دانێن سەبەکەی ئەو دوشتەیە یەکەمیان بۆی سربەست بێ دووەمیشیان بۆ ئەوەیە کە بتوانێ خۆی بواری بازرگانی باشتر بچەسپێنێ وەکو وتم ئەگەر باسی سی شارپم کرد تەواوم نەکرد سی شارپ مایکرۆسۆفت کە دایناوە تا وەشانی شەشی هێنا ڤێرشنی شەش هەر کاتێ تۆ ئەم احتیمادێک بداتە سەرەمە و کۆمەڵە شتی تازەی بگۆڕێە لەگەڵ کۆنەکانە ناگونجا شوێنێکی وەکو گوگل ناتوانێ ئەمە هەزم بکە تۆ پای چەند ساڵ بە ساڵ دەستکاری بکەیت و بیگۆڕیت لە سی شارپا ئینلاینیان لابرد لە ڤەرژنی دوو خەڵک هەمووی هاواری لێ بەرز بووە یەکێک لەوانە زیمنز بوو وەشانی سێ دایان نایوانێ یعنی تۆ ئەگەر بیت و لەسەر ئەمە پرۆگرام بکەی دانیش پلاتفۆرمێک دروستەکەی بۆ دە پانزە ساڵ وردە وردە ئیشی لەسەرە کە یەکێک لەوانە کە ستێپ سێڤنی سیمنسە پانزە ساڵە ئیشی تیاکەن لە بڕێ کاتۆ ڤێژنێکی تازەی سی شار پێێنی کۆمەڵی شتە گۆڕی ئێوان چی بکەن لێرە هەرچی بەرهەمەکانی پیلسیە لەسەرەوە داڕێژراوە کەواتە بێ مەمووی بگۆڕێ نابیر لەوە کاتۆ یەکجاری خۆی زمانێ دانێ کە ئیتر خۆی پەری پێبە ئنجا هەموو کەسێ بە ڕاستی پێویست ناکە ئەمە بکەن من لە بواری لە ساڵی نۆ نۆ ئیش بە سی و سی پلس پلس دەکەم ئێستاش هەر لە بازارەوە بۆ خۆیەتی هەموو ساڵێ هەر لە سەرەوە بووە لەم دوو سێ ساڵی ئەخیرە بەهۆی وێب و مۆبایلەوە جاوا و جاوا سکریپت سەرکەوتن پێشی سیان نایگینا هەر لەسەر بوو باشە دەست خۆش کاکەڕاست دەست خۆش بێت ئێستا ئەگەر پرسیارێک تا نەمابێت دەچینە ئاخر بڕگەی ئامۆژگاری فەرمو بەڵێ بیسەرانی پۆدکاستی چاوەک ئێستا هاتینە سەر بڕگەی سێمی ئەڵلقەی چوارەمی پۆدکاستی چاوە لە بەشی سێمدا بەشی ڕەنگاڵا باسی یاریە یددیوەکان و هەواڵەکانە لەگەڵ فیلم و زنجیرۆ دراما دەکرێت بەپێی بەبێ ئەوەی کە سپۆیڵ بکرێ واتە تێکدانی چیرۆک و مانای فیلمەکە. لە یەکەم بڕگەدا کاک بڕوا عوسمان باسی بابەتێکی هەیە لەسەر زە گراوند تۆر. فەرموو کاک بڕوا. بەڵێ سوپاس کاک ئاسۆ. دەمەوێت باسی یەکێک لە بەناوبانگترین و پڕبینەرترین ئەڵقە تەلەڤزیۆنەکان بکەم کە پێشتر بەڵام من دەبێت تێبگەن لەوە کە باسی ئەو ئەو ئەو جەماعاتە دەکەم ئەو گروپەی کە پێشکەشیان کردووە کە بە ناوی تۆگەر بوو پێشتر بەشدار بوون ئێستا بە گران تۆرە بۆیە ناوەکەیم لێ ناوە گران تۆرەستا من ئەوێنیش جێرەمی کلاکسۆن و جەیمزمەی و ڕیچەر هامند لەو تۆبگەرەی کە لە 2002ەوە بەشداریان پێکرەوان هەتاکو مانگیسەی 2015 وەکو خۆیان جەرمی کلارکسۆن کە لە هەر سێکیان بە تەمەندترە وازام ئێستا نزیکی تەمەنی 56 ساڵە ئەو پێشتریش ئەزمموی هەبوو هەر لە پرۆگرامی تۆپگەر بەڵام بە فۆرماتێکی تر پێشکەش دەکرا لە 1970 لەو کاتەوە بەشدار بوو تا 2000 بەڵام بەتەنیا لەگەڵ ئەوان نابە لەگەڵ گرروپێکی تر بوو لە 2002ەوە بە فۆرماتێکی تر هاتەوە بی بی سی لەگەڵ بی بی سی گروپی وێنەگرتن و تۆڕی بی بی سی بەشداری دەکرد لەگەڵیان ئەیتی لە کۆتایەکانی 2002 دەستیان پێکرد تاکو و مانگی سی 2015 بوو بە پڕبینەرترین تیڤی شۆو کە لە زیاد لە سەد وڵاتی جیهان برۆدکۆست کرا واتە لە سەد وڵاتی جیهان نیشان درا بە فەرمی ئەوەنیش بیرۆکەکەیان چۆن بوو لەو لەو بەرنمەیە بەرنمەکە دەربارەی سیارەیە سیارە و ئۆتۆمۆبیل بەڵاموان وان لێکرد بە جۆرێک پێشکەشکردن و ئەدای ئەو مەسەن جۆری هومەرس واتە سعبەت و ئەو شێوەی کە هەیان بوو وایان لێکرد کە ئامارەکان داری دەخەن سە هەفتای سە شەست بۆ هەفتای بینەرانی تۆپگەر ئەوە نین فان بۆی فانی سیارە و شت نین ئەسڵان لایەن گرنگ نیە سیارە زۆر بەڵام شۆوەکەیان بەدڵە ئەو شێوازی پێشکەشکردن و شێوازی وێنەگرتنەی کە BBC کە یەکێکە لە باشترینەکان ئەوەیە لە کۆتایەکانی لە مانگی سی 2015 بەهۆی کێشەی بینی جەرمی کلارکسۆن و تیمی بەرهمێنەرانی BBC کە لەسەرەوە بوو کێشەکە جێرمی کلارکسۆن لەبەرەوەی زۆر سوعبەتچی و لە لەگەڵ لە ئیپسۆدەکان ئاگدار کرابەوە چەند جار کە هیچ کەنە بۆی نییە وشەی ڕیسیزم واتە ڕەگەز بەرستی بەکاربێنێ ئەو بە شێوەی سوعبەت بەکاری دێنا بەڵام ئەوان هەر ئاگداریان کردو ئاخی جار کاگداریان کردو کتیان ئەم جاریان لە هەر شوێنێک کۆر کاتێک بەکاری بێنی تەواو ئاخر خسەت بۆ لەگەڵ بیبیسی ئیدی ئەو ئەڵلقەیان لە بۆرمە هەر لە کاتی وێنەگرتن بوو دیار هێتا سەتاکی نین وشە کەچی بۆ بەکاراتوە نەگوترا بەڵام لەسەر ئەوە بوو بە دەنگە دەنگیان لەگەڵ یەکێک لە بەرەمهێنەرەکان ئەو بوو جێرمی کلارکسۆن بۆکسێکی لێدا لە دوایەوە دەرکراوە بە شێوەی فەرمی دەرکرا و زۆر هەوڵدرا ینی خەڵکێکی زۆر هاتنە سەرجادە خۆپیشاندانێکی زۆر کرا تەنانەت ئەو دەبابەیەکیان هەیە ئەوەی بیبیسی دەبابەکەی خۆیان پێدەڵەنەوەی بۆ وێنەگرتن بەو هاتنەوەنی کەمپینی زۆر کرا لە ئینتەرنێت بە ئۆنلاین و بۆ بەڵام بیبیسی وتیەوە قراری کۆتاییە و ئێمە پرەنسپلی خۆمان هەیە تاو کە ئەوانیش وایان گوت هەردوو کۆهۆستەکەی تر ڕیچەر هەمەند و جێمس مەیش و بڕیار داوانیش واز دێنن ئەوان پێکەوە پێکەوەن و پێکەوەش واز دێنن ئەگەر قەرارە کە وازیان هێنا دوای ماوەیەک نزیکی پێ شەش مانگ ئەمازۆن بە فرسەتی زانێ چکە لەبەر ئەو تۆڕی ئەمازۆن پرایمەی کە هەیەی بانگی کردن و کۆنتراکتێکیان مۆر کرد ئیدی لەو کاتەوە ئەمازۆن کە کڕیەوە وەکو بڵێن ئیتر بە ناوی گران تۆر هاتنەوە هەتاکو ئێستا هەشت ئپسۆدیان پێشکەش کردووە لەوە تێ هاتوونەوە بودجەی ئەمازۆن بودجەی 1600 میلیۆن پاوەندی داونێ بۆ 36 ئەڵلقە تۆمارکردنی 36 ئەڵلقە واتە چوار پۆینت پێنج ملیۆن پاوەند بۆ هەر ئەڵقەیەک کە ئەوە چوار جار زیاترە لەوەی کە تۆپگێر دەیت ئەوە بی بی سی دەیدایە تۆپگەر بۆ ئەڵقەیەک بۆیە بە شێوازێکی زۆر سەرسوڕهێنەتر هاتوونەوە یانەی زۆر کە زوای لاتۆ دەڵێ دەست خۆش بێ بی بی سی بۆ دەرکردنیان بەرۆی ساشتێکی جوانتریان پێشکەش کردەوە بەس هەندێک کەەوە لە تۆ گرانتۆرە هاتوونەوە نزیکە هەر هەمان بیرۆکە و هەمانەوەی بەڵام هەندێک شت ناتوانن بەکاربێنن لەبەر مافی کۆپیڕایت کە ئێستا هەر BBC بەردەوامە لی ئەوە بوو بە زیاتر بەگشتی بەس دەمەوە بڵم کە ینی ئەو تیڤ شوۆە شایانی ئەوەیە کە هەموو کەسێک سێریکەم لەبەر یەکەم شێوازی گرتنی ڤیدیۆیەکە و شێوازی ئەوەی کە لە هەموو وڵاتێک دەچن و تەنانەت ئەڵقێکیان لە ناو کوردستان تۆمار کرد هاتن لە فۆکخانەی هەولێرەوە دابەزین هەرسێکیان یەک سیارێکیان درای و بە سیارە بەڕێکەون بۆ ئیسرائیل بچناوێ ئیدی توێنەگرتنەکان ڕەواندزی تێدا بوو لە ڕێگای مەسیف و ئەوانەیە و تێدا بوو بەشە تەنانەت لە کە دەچنە ڕەواندز لە بێخاڵەوانە دێنە خوارەوە ڕیچارد هامۆند ئەوەی کورتەکە ئەوەی باڵای کورتەکوتی ئەمە بایفار ئەوە دەڵێ لەوە تێ تا ئێستا هەم دڵڕفێنترین دیمەنە کە بینیومە ئەوات ئەنی لەگەڵەوەی کە چەندین وڵاتی تر دەکەن لە ئیتاالیا و لە ئەوروپا و لەوانە ئەو ئەو قسەیە کرد تر تا ئیسرائیلیش بە سیارە چۆن بۆیە دەڵێم ینی شایانی باسکردن بوو شایانی بینینیشە ئەوە بوو باسەکەم دەستخۆش کاک بڕە منیش لەو ئەڵلقەی کوردستانم بینی بزە بدە وەختی کە وەک خۆت باسکرد تۆپگەر بوو لە شتێکی زۆر خۆشببختانە بۆ کاتێک کە قەڵغان و خودیان بەستە لە شوێنێکدا دەڵێ ئیتر پێویستمان بۆ ئێرە ئەمن و ئەمانە بەڵە بڵێ دایمەن ڕقە و ئەوەنیا گوێی بە هیچ نادە ئاوایە ئەوی شخصەتێک خۆی دراوەتێ ناتوانن وەکو ئەو بکەنەوە ناتوانن ئەو ئەو تەنانەت ئەو بڕگەی ئەوەی بڕگەی ئەوەی کە هوەرمەندەکانیان بانگ دەکرد بووی سیارێک لێ خوڕێ ئەو بڕگەیەش ناتوان پێشکەشکن لەبەرەوە ناوێن لێناوە سلبرتی برین کراش بە شێوەی سوعبەت ئەکتەرەکە لە دوورەوە دێ جار جارێ بە جۆرێک دەمرێ بە ئەکتەرەکە بۆ پێکەنینەوە ئەویان دەستان خۆش هاڕیان هیچ ئیزافەیەکتان نیە بۆ قسەکانیان باشە زۆر باش ئێستا دێنە سەر بڕگەی دووەمی ڕنگاڵە کە کاک ئەلیمیرۆ دوو بابەتی هەیە بابەت یەکەمیان یاری ئەڵدە سکرۆڵ سکایرن فەرموو کاک ئەلی بەڵێ من بۆ بەشی ڕنگاڵە دوو بابەتم ئامادە کردووە یەکێکیان بابەتەوەی تریان هەواڵە لەسەر هەردووکیان لەسەر یارین لە یەکەمیان بابەتی باسی بابەتی باسی یاری ئەلۆر سکرۆس سکایرم دەکەم کە یاریەکی زۆر زۆر سەرراکێش و سەرکەوتوو بووە جۆری ئەم یاریە بریتیە لە Open World Action RPG کە لەلایەن کۆمپانیای بەسزدای ئەمریکی بەرهەمهێنراوە ئەمە پێنجەمین بەشی ئەم زنجرەیە ئەوەتا چوار بەشی پێش خۆشی هەبووە لە ساڵی 2011 بەرهەمهێنرا بۆ کۆنسۆلەکانی Xbox 360 PS3 لەگەڵ پیسی کە کۆمپیوتەر بە یەکێک لە یاریە هەرێک گەورەکان دادەنرێت بە جۆرێک لە هەفتە یەکەمی بری 7 میلیۆن دانای لە فرۆشرا وە سالی پار ڤێژنی دووبارە دروستکراوەی وەتە ڕێماستری لێ بەرهەمهێنرا بۆ کۆنسۆلی PS4 و Xbox One کە خاوەن گرافیک و گەیمپلەیەکی زیاتر و باشترە خۆی دووارە دووسکردنەوەی ئەم گەیمەش ئەو بکە یاریکەرەکانی ئەم گەیمە زۆر داوایان لە کۆمپانیا کردبوو کە ئێمە دەمانەوێت ئەم یاریە لەسەر کۆنسۆلەکانی نوێتر بکەینەوە پسپۆر و ئەکسۆسوان ئەوانیش بۆیان دروست کردووە و ئێستا نرخەکەی لەسەر پلیستشن چوار لە کۆتایین هەواڵ دیتم بە شێست دۆلار بوو کە بەڕاستی ئەوەندە دەێنیت من چکە گەیمێکی زۆر زۆر خۆشە من خۆم تاوام کردووە با باسێکی یاریەکە بکەین باسێکی زۆر کورت تاوەکو یاریکە تێک نەچێت جۆری یاریەکە هەروەک گوتم جیهانی کراوەیە وەکە جیهانێکی زۆر گەورەیە تۆ دەتوانانی بچێ هەموو شتێک دەتوانێت تێدا بکە هەر شتێکە دەتەوێتن بۆنمونە خانی دروست بکە یاخود بڕۆی بڕۆی ڕاوی هەر شتێکە بتەوێت وە دەتوانانی بە سێ پرسن فرس پرسن یاری پێ بکەیت سەر پرسن وەتە هەموو لەشی ئەو کارکتریتێک یاری پێ بکەیت دیارە و فرس پرسنیش تەنها دەستەکانی دیارن دەتوانێت برۆی قسەیان لەگەڵ بکەی هەندێک لە پاوەەکانی خوان هەندێک لە توانەکانی خوان دەدەن بە تۆ تۆ دەتوانیت بەکاریان بینی لە دژت بە دژمنەکانت لەم یاریە دەتوان ئەزمون بوون بە ساحیف یاخود سوارچە گوەربگرین کە چێژێکی زۆر زۆر تایبەت دەدات بە یاری کرد و ئەم یاریە پێشنیار دەکەم بیستەران تاقی بکەنەوە هەر لەسەر پلیسشن چوارش نەبێت گەورەیان کردبوو دەیانگوت ئاوایە ئۆپن وۆردێکی زۆر زۆر گەورەیە واشە بەڵام لە ڕووی چێژوارگرتنەوە نەیتوانانی بگات بە سکاریم چونکە ئەو کەسانەیە کە نۆمەنسکیان کڕی بوو و یاریان پێکرد وەبزەم زۆربیان هەر تاویشان نەکرد بزەمن منی شتێکی ئاماگا لێ پێم وابێت تۆزەک فەرموو فەرموو ئەسا ویستم پێت بڵێم فەرموو بەردەوام بە. هەواڵی دووەمیش هەر لەسەر گەیمینگە زۆر خولیای گەیمینگم ئێستا دەتوانین لە ئەو یاریانەیە کە خەوان گرافیکی بەهێزن بە ئاسایی لە ماکبووک ئێرەکەت بکەیت وان واتە ماکبووک خۆتان دەزانن ناکرێت گەیمی لەسەر بکەیت کە ئێستا ڕێگات پێ دەدات لە ڕێگای کلااود یەکێک لە کۆمپیوتەرەکانی بە کرێ بگری و پەیوەندی بە سێرڤەرەکەی بکەیت و لەسەر هەر لاپتۆپێکی ئاسایی بتانی ئەم ئەو یاریانەیە کە خاوەن گرافیکی زۆر بەرزن وای تۆم رایدەر یاخود ویچەر بە ئاسانی یاریان پێ بکەیت ئەو پرۆسەرانەیە کە ئەو پرۆسەر گرافیەکان وەتە جیپی و کە بەردەستن لەسەر کۆمپیوتەرەکان دەست خۆش کاک علی دەست خۆش کاکە وەڵا ئا، ئەو کاتتان باش هەموو کاتێکت باش کاک سیا بەخێرێ ئا، بۆ بورن کاکە با بە ناو بڕێ خۆمی پیاکەم ئا، ئەوەی کاک عەلی وتی دەمتان خۆش بێ لەشتان ساغ بێ لەسەر ماک بوک ئەیر بەڵێ کاک سیا بەڵێ ماک بوک ئەیر خۆی لە سەرەتاوە ئێوە داواکاریەکانتان لە هەنێ بەرهەم هەیە کە بەرهەمەکە خۆی لە لە بنەڕەتەوە بۆەوە دروست نەکراوە گەیمینگی پێ بکرێ مانە منیش ئاماژەم بەوەی کرد بەڵێ بەڵێ یعنی ماک بوک لەم دوایە بەرهەمەکانیشی وەستاوە چەند ساڵی شەبێ وا دوسێ ساڵی شەبێ بەرهەمی وەستاوە بەرهەمەکان ئێستا هەمووی ماکبووک پرۆ دەرەکەش کۆمپانیای ئەپڵ و سەبارەت بە گەیمینگ ئەوانە ئەپڵ ئەگەر ئەو بەرهەمانی کەمتوانی گەیمینگی لەسەر بکەی بۆ نمونە ماکبووک پرۆکانی کە دیدی کەیت ئەوانەی دیدی کەیت یانی پارچەیەکیان بە جیا بێت لەو بەڵام کاتێک کە تۆ لەسەر گەیمینگ گەیمێکی گەیمێکی گرافیکی گەورە و سی فرەیمی لەسەر گرافتی کارتێکی چیپێکی بچکۆلە کە مۆبایلە تەکنەلۆژی مۆبایلە و کاتە هیچ نەخۆشیەکە و ناتوانێ و وێنە و جۆرایەتیش بدە تەنها ویستم ئەوە بڵێم لە بنەڕەتەوە ماکبوک ئەیر بۆ ئەوە دروست نەکراوە گەیمینگی لەسەر بکرێ ئەگەر کاتێک گەورە بکرایەوە ئەویش بڕا ناکەم چونکە بەرهەمەکانی وەستاوە ئەگەر گەورە کرایەوە توانا هات لە ڕێگەی پیسی ئاەوە لەسەر مەزە بردەکەی بتانی گرافیکاتیشی بە تەنیا لێ بەستی وەکو ماکبوک پرۆکانی لە ساڵی 2012ەوە هەیانە ئەو کاتە بۆ گەیمینگ هیچ عەیبێکی نابێت چونکە تۆ توانی لەگەڵ هاتنی وەشاندنی نوێیە لەگەڵ گەیمینگی تازەیە خۆتان ئەزانن گرافیکەکان ئیگۆری. ئەپڵ ئەبێ لە هەموو کۆمپانیاکان کەمتر کێشەی هەبێ لەگەڵ گەیمینگا لەبەر یەک هۆکاری زۆر سادە. ئەویش ئەپڵ لەگەڵ ئینتێڵ و ئینڤیدیایە گەورەترین پەیمانیان هەیە واتا پەیمانەکانیان لە هەموو ئەو پەیمانە بازرگانیانە گەورەترە کە تا ئێستا کراون ئینتێڵ و ئینڤیدیا و خۆشتان ئەزانن ئینڤیدیا یەکەم یەکەم شوێنن کە بڕیارە دەن لەسەر گەیمینگ یانی لەسەر کوالیتی گەیمینگ ئینڤیدیا دوایە و ئەی تی ئی دێ و ئەی ئێم دی دێ. خاوەن سی پی یو یاخود جی پییەکی زۆر نزمە دەتوانی لە ڕێگای کلااودەوە واتە لە ڕێگای ئینتەرنێتەوە دەتوانی پەیوەندی بکەیت بە سێرڤەرێکی تایبەتی ئەنڤیدیا یەکێک لە کۆمپیوتەرەکانی ئەو ئەنڤیدیایە بەقەرد وەربگری یعنی ئەتۆ دەتوانانی لەسەر لاپتۆپەکەی خۆت یاری بە کۆمپیوتەرەکانی وان بکەیت یاریەکە لەسەر کۆمپیوتەری ئەنڤیدیاکە دەکرێتێت بەڵام لەلایەن لاپتۆپەکەی تۆوە کۆنتترۆلی پێ دەکرێت وەتە بەس شاشا و کیبۆرد لە لای تووە سیپی و جیپی و هەموو لای سەروەری ئەم کۆمپانیایە ئەوە ئاخر لەبیرت نەچێ یاریەکانی ئۆنلاینی شەوەی گەیمینگ سێرڤەرەکانی شەوەی زۆریان وان بەڵام تۆ ئەوانە بە داتا دێنە ناو کۆمپیوتەرەکەەوە کۆمپیوتەرەکەی تۆ داتا لە ڕێگەی ئەو کێبڵەوە وەرەگرێ شی ئەکاتە واتا ئەیکا بە دەنگ و ڕەنگ و گرافیک ئەو کاتە قوت ئەکەوێتەوە سەر لاپتۆپەکە بەڵام ماکبوک ئەیر ماکبوک ئەیر لە بیری بکە بۆ ئەو کارانە بەرهەمێکی ناسکی کچانە بوو بەڕاستی بۆ ناوبانگەکە شێر لەبەرەوە دەرکرد ئەپڵیش لەبەر کێشەی هاردوێری زۆر چونکە وایە هاردوێرەکانی ئەم ماک بووک ئەیر هەموویان تایبەتن لەبەرەوە پەیمانەکانی هەمووی هەڵوەشانەوە و هیچ بەر بڕاش ناکەم لە داهاتوێ هیچ بەرهەمێکی لێ دەرکاتەوە وەڵای تێ دەبی چاوەڕێ بکەین بزانین چ پرۆژێکی دەبی لە بۆ گەیمینگ یاخود نە وەڵا ئەپڵ خوا بکا دەست بداتە بواری گەیمینگ لەبەرەوەی تۆزێ بازاڕی سۆنی و ئێکس بۆکس و ئەمانەش تۆزێ هین بکا بە تۆزێ ئەو هەیمەنەیە یان ئەو قۆرخکردنەی بەسەر بازاڕ ڕۆیانە کەمتر بێتەوە ئیتر نازان بە قازان دەشێت و یان نا بەڵام دوو هۆکاری دوو کۆڵەکەی سەرچی کە ئینڤیدیا و ئینتێڵە چارەسەری ئینتێڵ لەگەڵ گرافیکارتی ئینڤیدیا هەردووشیان لەگەڵ ئەپڵە زۆر ڕێک و تەبان هیوادارم بێتە بازاڕەکەوە ئەویش ئامێرێکی کۆنسڵێکی وەکو پلەیستەیشن و ئێکس بۆکس دەرکا. ئێوەڵا کاک سیا شتی وا بکە ئەوجا ساڵانە دەبێت کلیەکمان بۆ ئایفۆنەکەی بێ کلیەکیشمان بۆ کۆنسڵەکەی. وەڵا ئیتر ئێوە وەکو فانبۆی ئەپڵ ئەمانە ئیتر هەر سێو قەپێکی لێدەن و دەماڵ بەجێی بێڵن هەمووی نەخۆن. بەخوا ئەخ خۆیەتی زۆر باشە نەما بەڵێ ئەگەر قسەیەکتان مابێت دەنا بچینە سەر ئاخیر بڕگەی قسەمان نەما پۆدکاست. بڕۆ سەر بڕگەی خۆت زۆر باشە ئەم، بیسەران دێنە سەر ئاخر بەڵگەی اه، ڕەنگاڵە لە ئەڵلقەی چوارەمی پۆدکاستی چاویل ئەویش اه، باسکردنێکی کورت و پوختە لەسەر اه، اه، دوو کارەکتەر یاخود دوو پایەی سەرەکی فیلم کە یەکێکیان بەرهەمهێنە دووەمیشیان دەرهێنەرە زۆر جار وەک چۆن دەڵێن خبرەی خۆمەوە کە چووم لە زۆر شوێن گەڕام ئەو دوانە لێک نەکراونەتەوە یاخود مەسەلەن تێکەڵ کراوە یا بە شێوەک لە شێوەکە ئەوەی کە دەمەوێت لێرەدا جیاوازیکە بەر دەرهێنەر خالقە یاخۆت بە شێوەیە کە لاەنە زۆرمان پێمان خۆش نەبێت خوای فلیمەکەیە ئەو دەستی هەیە بەسەر هەر هەموو فلیمەکەدا جا بۆنمونە لە تێک لە دەقدابێ لە دەقی نووسینی فلیمەکەداێ واتاڵێن لە سینناریۆدابێ لە هەڵبژاردنی بێت ڕۆڵی هەیە مەسەلەن لە فلیمدا چەند بەشێک هەیە مەسەن بەشی ڕووناکی هەیە بەشی دەنگەیە بەشی ماکیاژ هەیە بەشی فیلم گرتن هەیە ئەو بەشانە دەرهێنەر دەستی هەیە بەسەر سەری هەمویاندا هەمویان ئەو ئاراستیان دەکات کە چی بکەن و چی نەکەن و چۆن فلیمەکەی بۆ ئەو بکەن بەڵام لەلایەکی ترەوە کە بڵێن پرۆدیوسەرە واتە بەرهەمهێن بەرهەمهێن بە هیچ شێوەیەک دەستی نییە لە دەرهێنانی فلیمەکەدا، ئەوەی کە لەسەر بەرهەمهێنە بە شێوەیەکی گشتی دابینکردنی لایەنی دارایی و ئابوورییە بۆ فلیمەکە، واتە ئەوە دەرهێنەرە پارەی فلیم دابین دەکا، عەقد دەکا، هەروەها چۆن دەڵێ ئەکتەرەکان ڕازی دەکا بەو پارەیە و بەو پارەیە، هەروەها ئەگەر تی ڤی شۆو بێ واتا گەر دراما بێ زنجیرە بێ ئەوە لەسەری کە ئەقد کا بۆ زنجیرەکانی داهاتوو چۆن لەگە ئەکتەرەکاندا لە ڕووی مادیەوە ئیش دەکا ئەوە بە شێوەیەکی کورت و پخۆ جیاوازیەکی نێوان ئەم دوانە بوو و پێم خۆشە بزانن کە دەرهێنەر وەک چۆن دەڵێیت هەموو شتێک هەیە لە فلیمەکەدا بەڵام زۆر جار لەگەڵ برادەران کە مناقەشەم کردوە یا شتێکم کردوە ئەوان زۆر ڕۆڵ دەدەنە سەر چی سەر دەرهێنەر بەڵام دەرهێنەریش پێویستی بە چی هەیە بە کارەکتەری باش هەیە بۆ نمونە ئێستا ئەگەر سایەقێکی فێراری بێنین سارەیەکی لادایەکی کۆنی بدەینە دەستێ ناتوان ئەو ئەداء بکا کە بە فۆرمولا وەنەکەی خۆی دەیکا بە هەمان شێوەش ئەگەر بێت و ئەم دایرکتەرە یاخود ئەم بەرهە دەرهێنەرە ئەگەر بێت و کارەکتەرێکی باشی نەبێ ئەو ڕۆڵە خواوەندی خۆی ناتوانێت ئەدا بکە زۆر سوپاس بۆ ئێوە. فەرموون ئەگەر برادەران قسەیەکتان هەبێت لەسەر قسەکانی من. ئێستا بۆ نموونە نووسەرمان هەیە و نییە کە ڕۆڵێکی یەکجار بەرزی دەبێنێتن لە دروستکردنی فیلمەکە. ئێستا بۆ نموونە دەرهێنەر دەتوانێت یعنی دەستکاری بکاتە ناو نووسی نووسەرەکە بەڵێ بەن کورتترین ئەوە بۆت بێنەوە نمونە گەیم of ترۆنس کە زنجیرەیەکی چەند بەناوبانگە زۆر ئەحداساتێ کە لە کتێبەکانی جێجێ ئار مارتیندا هەیە باشە بەڵام لە کتێبەکەدا پشتگیر خورا یاخود بە شێوەیە کەوتەوە ئەخر ئەمن ئەوەم بیست گوتیان بۆچی وای کردە گوتیان زۆر درێژ دەبوو گەیمەفترۆ چونکە کتێبەکانی ڕۆمانەکەی جۆرج مارتینە زۆر زیادە وەزان لۆیە کەمیان کردەوەە دەستکاریشی دەستکارێکی زۆریشی دەکراوە هەر لە ئایرۆترۆنەکەی بگرە تا کارەکتەرەکانی بەڵە بەڵە جا بۆیە دایرەکتەر بەڵە زۆر بە ئەوەیەوە دەتوانێت دەستکاری دەق و سیناریۆ بکات. دەست خۆش سپاس. سەرت خۆش. کاک ئاسۆ جان. فلیم و بەرهەم لە کۆتاییا یەک بەکەیسن واتا ئەزانی چۆنە دەرهێنەرەکان ئەو دەرهێنەرانی کە خۆیان دەست و پەنجەیان هەیە لە کۆمپانیای بەرهەمهێنا واتە خۆیان هەمە بنە پرۆدوسەر و هەمان سیناریسن وەکو تارانتینۆ یا وەکو ڤنس گلیگان ئەوەی برێکینگ بان ئەمانە چونکە پەنجیان هەیە لە کۆمەڵەشتی ترا نێتوەرک نێتوەرک زۆر زۆر گرنگە بۆ نمونە نێتفلیکسە ئۆە ئەمانەیە ئەمە بە تایبەت لە بەرهەمی تیڤە ئەو ئێستا تۆ بنۆ بۆ نمونە ئۆ هەر بەرهەمێ دەستی پێوە بدە سەرکەوتنە هێنەیە ئەکەوێتە سەر ئەو تیمە ئەو تیمەی کە بەرهەمەکە ئەگرنە خۆیان تێگەیشتی چۆن واتا لە دەرەوەی کاری ڕۆڵ بینین و ئەوانە ئەوانە سەیرێکی کۆی بەرهەمەکەکەن ئەیگرنە خۆیان ئەوە زۆر زۆر درێنە لە هەنێ بەرهەم هەیە کە تۆ سەری کتێبەکەیەکی ڕۆمانەکەیەکی خۆشە بەڵام ئەو کەسەی کە ئەیکا بە سکریپت یعنی ئەوەی کە ئەیکا بە مانۆسکریپت بۆ فلیم ئەو کاتە سەرەکی تامی ئەو نەنامێنێ زۆر جاریش دەرهێنەر گۆشە نیگای ئەو لەنانەی کە پێ ئەگرن کۆم یعنی ئەوە نییە بڵێ تەنها دەرهێنەرە بەڵام هەنێ دەرهێنەر هەیە گەرەنتی ئێستا بۆ نمونا و فلیمە نوێی سۆڵی ئەوەی تۆم هەنگس تۆم هەنگس بەڵێ بەڵە بەڵێ ئەوەی ژنەکەی وەروالی تیا سکایلەری تایەوانی تایە چێژ یعنی تۆ گەر سەیرێکی فلیمەکە بکەیت تۆ ڕووداوەکە زانی ڕووداوەکە بوو توێ سە ساڵێ بوو بەڵام دەرهێنەر کە کلینستودا توانیوێتی دیوێکی تری لەو ڕووداوە توێشکەش بکە کە بەلا تۆ سەرنجە ڕابکێشێ. تێگەیشتی چۆن یانی ئەو لەگەڵمانە سکریپتەکەیان ڕێکگەوێت چونکە تۆ هەر ڕووداوەکە بڵێی ئینجا زۆر زۆریش گرنگە لە کاتی ڕووداو گێڕانەوە ئەوا ناکەوێتە لای بەرهەمهێنەر واکەوێتە لای دەرهەنێنەری سەیرەکەی لە ناکاوێکا هەنێ ئەکشنی تێکا دەم و ئیفێکت و ئەوانە کە وریات ئەکاتەوە ئێستا بۆ نمونەت ئەوان حیسابی ئەوە ئەکەن تۆ کە لە ماڵەوە سەیرەکەی یا لە سینەما بیست پێنج دەقە حیوار حیوار کردن یان وتووێژ لەگەڵ یەکتریە ڕەنگە وەڕس بی وایە یان نا کەچی ینی هینێ زانستێکی زۆر ئاڵۆزە بەڵام بە تەنها دەرهێنەر یان دەرهێنەر سکریپتەر ئەمانە هیچیان هۆکاری سەرکەوتن نیە ئەبێ یەک کۆمپلێکس یانی یەک گورزەی تەواو هەموویانە پێکەوە بگونجێنی جا دەرچێتە دەرەوە. بزەبت بەڵام کاک سیا ئەوەش هەیە لە ئاخیری هەموو شتێکدا ئەوەی بەرهەمە ئاخیرەکە بە فلتەری بەر دەرهێنەردا دەڕوا ئەگەر ئەو بەدڵی نەبێ، ئەوە ناکرێ وە شتێکی کە شێ ئەگە فلیمەکەش خراپ بێ لۆمەی سەرەکی دەکەوێتەوە سەر دەرهێنەر. ئاخر ئەزانی چۆنە زۆر جار سەیرەکەین کە فلیمەکانە سەیرەکەی دەرهێنەر دوو دوو بەشی کردوە یەکێ لەو زنجیرانەی کە زۆر زۆر گرنگە ڕەنگە زنجیرەیەکی عەرەبیە بە ناوی الولادە من القاصرە کە بەرهەمێکی ڕەشە شەربەتی بوو ئەو دوو شەست هەڵقەیان ینی دوو زیزنیان هینێ کرد ئەوەی کرد زیزنی ئاخر کوڕەکەی سباعی هات کێشە لە بەرهەم ینی سەیری بەشی سێمیش بکە لە هیچ بەشەکانی تر هینی نییە ینی دەرهێنەریش نەماوە بەڵام ئەو ئەو مونتیجە یان ئەو بەرهەمهێنەی کە لە پشتیانەوە وەستاوە، ئەوە دەرهێنەرەکەی هێنایە سەر هەمان هێڵ. لە زۆر فیلمی ترا، لە زۆر زنجیرەکانی ترا کاتێ سەیرەکەی، ئەکتەرێ بەردەوام نابێت لە سیزنی دووەما یا شتێکی ترا سێرەکەی دەرهێنەر ئەیشارێتەوە بەڵام زۆر جار سێرەکەی بەرهەمهێن بەلاشیەوە گرنگ نییە هینەکەش ئەگۆڕێ دەرهێنەرەکەش هەر ئەگۆڕێ ئەگەر تۆ بڕێ سێریی ئەوانەی ناوی چیە مارکۆ پۆلۆ سەری چەند دەرهێنەر گۆڕاوە بەڵام سەری کرد هێڵەکەیان بەجێ ناشەر هەرچەنە بەداخەوەش زنجیرەکە کۆتایی پێ هێنرا ئەوش هۆکارەکەی ڕوونە ئەوەیە لە ئاخیرا مارکۆ پۆلۆ بۆ نینجا کە بۆ نینجا کەس تەحملی نەکەیتن وتیان ژنی سێیەم دەرناکەین. وەڵا تەبا قسەکانی تۆ ڕاستە بەڵام ئێستا بە نمونەیەک بۆت بێنمەوە کریستۆفەر نۆلان ئەنی فلیمەکانی بۆ خۆت دەزانین چەند بەناوبانگە چەند فلیمی بەسوودی هەیە شاکاری هەیە بەڕاستی بەس چیە وایە یانی ئەکتەری زۆر باشی لەگەڵە بەڵام لە هەندێک حاڵەتدا دایرێکتەرەکە واتە دەرهێنەرەکە ئەکتەرەکەش دەکا بە ئەکتەر سە بۆ نمونە لە فلیمی ئەو درامای ئەوەیە برێکینگ باد بەڕاستی ئەو جەماعەتە ناوبانگێکی خەیاڵیان پەیدا کردوە ئێستا کە من بە کاریگەری دەرهێنەرەکەی دەبینم. باشە بەس تۆ فلیمە نوێکەیت بینیوە؟ فلیمەکەی دوێنێ بینیم ئەوەی ئەکتەری برێکینگ باد واڵتەر وایت جدی نەیبینە خۆ ئەوەی باسی ساڵی هەشتاکانەکە و شتنەوەی پار بەڵە بەڵە بەڵ ئەوەی لەسەر ئەوەیە سپیکردنەوەی پارێ ڕاستی پێوێت کۆڵێک تەریخ بوو بۆ فلیمەکەم تەواو کرد هەر بە جدی عیبە بۆ ئەو ئەکتەرە لە فلیمەوە بەشداری بکە جا ئەوە بزەوت پاڵپشتی قسەکەی منە من نیو سەعاتم چاو لێ کردوە تەواو سەیرم نەکردۆتە تا ئاخیر چونکە زانیم چۆنە بەڕاستی جا ئەوەیە مەسەلەن لە برێکینگ باکدا دەرهێنەرەکەی بەڕاستی زەخم بوە بەس لەوێدا نا. جا خۆ لە برێکینگ باکدا خۆشی پڕۆدوسەرە یانی. بەس بەو شێوەیە نییە ئاخر لەوێدا ئاخر ناڵێم بەڵام ئاخر وەکو پێتم وت ڕاستە داهێنەر دەوری هەیە بەڵام لە کۆتاییدا یەک پەکەیجە پەکەیجێکی گەورەیە هەمویان هەمووی ئەبێ لەگەڵ یەکا پێفێک بێت تێگەیشتی چۆن خواردنێکی کوردەواریم پێ بڵێ کە تۆزێ ئاڵۆز بێ وەکو یاپراخ وەکو دۆڵمە یان وەکو برینی بەڵێ ئایا ئەچێتە سەر بەس برنجەکەی خۆش بێ؟ ها بەڵام شەرتیشە بە برنجی خڕی کوردی بێ ئاها باشە یعنی ئەبێ هەمووی پێرفێکت بێ پێرفێکت یعنی هەموویان لەگەڵ یەکتریا یەک بگرنەوە و هەنێک کۆمپانیاش هەیە متمانە لا دروستەکە بۆ نمونە HBO ئێستا HBO هەست بەرهەم و زنجیرەیەکە بڵاوەکاتەوە دەست لەسەر دڵ تاڵی مورتاحم مادام HBO نێتۆرکەکەیت تەواو ئەچمە لایەوە تێگەیشتی چۆن؟ بەڵێ چاک. ئەوەیە بەڵام تۆ سەیری ئای بی سی جەماعەتی ئای بی سی یان ئەوانەی تر دەیان زنجیرە دەرەکەن ئەبێ بە تۆزو با یەعنی بە بەلاشیش لە کتێبخانەکان ئەتوانی وەریگری کەس سەیری ناکا بەڵام HBO وانیە نێتفلیکس نێتفلیکس لە بەرهەمەکانێ هەرچەنە هەنێ بەرهەمی زۆر باشە زۆر سپاس بۆ بیسەرانی پۆدکاستی چاوگ لێرە دێنە کۆتایی ئەڵقەی چوارەم خوداتان لەگەڵ.